تەواضع یعنی خۆ بەکەم گری ئینسانی مسلمان خۆی بەکەم بگرێت خۆی بە زل نەزانێت تەکەبوری نەبێت و فەخر نەکا بەسەر خەڵکدا بە شێوازێک کە وا خۆ بەکەم گر بێت کە خۆی لە خەڵک بە باشتر و بە چاکتر نەزانێت لە ڕوانگەی دین و مەنهەجەکەتەوە حەمدی خوا بکە شکری خوا بکە کە خوا تۆ هیدایەتدا بۆ منهجی ئەهلی سنە بۆ عقیدەی تەوحید کە لە هەموو ئەو منهجەکانی تر ڕاسترە بەڵام وەکو خودی خۆت خۆت بە ئەهلی تەقوا و ئەهلی زوهد و وەڕع و عیبادت مەزانە خۆت بە کەم تەرخەم و بە بچووک بزانە خی گەورە هیداەتماندا ئاوا بین بۆ خااتری ناوجوانەکانی هیچ کەسێک نییە لەبەر خوا خۆی بەکەم بگرێ ئللا خی گەورە بەرزی دەکاتەوە وەنیش هۆکارێکیشە ڕێگایەکیشە بۆ ئەوەی ئینسان سیفات و ڕەوشتی جوان بەدەست بێنێ و تەواو شخصیەتی کامل بێت فهو خلق رفيع و ڕەوشتێکی خلق يرفع من قدر صاحبه ڕەوشتێکە پلە و پایەی خاونەکەی بەرز دەکاتەوە ڕێزی بەرز دەکاتەوە ويكسبه رضا أهل الفضل ومودتهم ئەو بە تەواضع بوونە ئەو خۆ بەکەم گریە وا دەکا کە ئەهلی فەضل کەسانی باش خۆشیان بوێ حەقی خۆیەتی لێرە باسی بکەم مامۆستا ڕەمەزان ڕەحمەتی خوای پەرۆدگاری لێبێ ئەوەی کە من بیناسم ئەو تەواضع و خۆ بەکەم گریەی بوو کە خوای گەورە ئاوا بەرزی کردەوە تا ئێستا نەمبینیوە مامۆستایەکی ئەهلی سنە و غیری ئەهلی سنەش بەم شێوازە مت... یعنی دژی تەکەبور بێ بەم شێوازە متەواضع بێت خۆ بەکەم گرت لەگەڵەوەدا کە خوای گەورە بەرەکەتی خسپۆ داوە و بانگەوازیەکەشەوە کەچی لەگەڵ ڕۆژدا دادەنیشت کە ئەنەما کەسێک کە هیچ نازانێت فەقیر سادە پرسیاری دەکرد ئەوە چۆنە و ئەوە چۆنە کە خوای پەرۆدگاریش چەند بەرەکەتی خسپۆ داوەکەیەوە بۆچی ئەوە بۆ ئەوەی نمونەیەکی واقعی بێت کە بۆ خوای گەورە تەواضعی هەبوو خوای پەرۆدگار بەرزی کردەوە و و کەڕامەت و عزەتی زیاتری پێبەخشی ڕەحمەتی خوای پەرۆدگاری لێبێت خوای گەورە لە بەهشت کۆمان بکاتەوە خاڵی سیوسێ براکانم استعمال المدارات استعمال المدارات مدارات چییە؟ مدارات براکانم ئەوەیە ئینسانی مسلمان بێگومان لەگەڵ خەڵک دەژیت تۆ بە تەنها ناتوانانی بژیت ئەو خەڵکانش کە لەگەڵ یان دەژیت خۆشویستنیان هەیە ڕقلێ بوونەوەیان هەیە دۆستایەتیان هەیە دژمنایەتیان هەیە شعور و هەستی خۆیان هەیە هەروکو چۆن تۆش تۆش هەتە ئەگەر بێت و ئینسان ئەوەی لە دڵیدایە بەرامبەر هەر هەموو کەسێک دەریخا ئەوە ناتوانێت لەگەڵ خەڵک هەڵ بکات و ناتوانێت لەگەڵ یان بژێت بۆیە ناچار هەندێک جار ئەوەی دڵی خۆت لە دڵی خۆتدایە و بەڵام مامەڵە و هەڵسوکەوتێکی سادە دەکەی لەگەڵ بەرامبەرەکەت کە دژمنیشتە کە حەزیش بە تۆ ناکە کە مخالفیشتە بەڵام مامەڵەیەکی سەهلی لەگەڵ دەکەیت وا دەرنابڕیت کە ئەسڵەن تۆ دەزانی ئەو ڕقی لە تۆیە یا ئەو دژمنی تۆیە یا ئەو ناحەزی تۆیە بۆچی بۆی ژیان بچێتە سەرەوە تۆ هەر کەسێک کە زانیت قسەیەکی لەسەر یەکسەر دژنایەتی لەگەڵ دەست پێ بکەیت تۆ بۆ نمونە هەر لە دڵتدا دڵت گرد بگرێ بەرامبەر کەسێک یەکسەر پێی بڵێ یەکسەر لە ڕووددا دەرکەوێ لە دموچاوت و مامەڵەتدا دەرکەوێ ئەوە تەواو ئەوە ڕفاقەتی لەگەڵ بینی ئەو دۆتان نەما کەسێکی تریش دیسان ئەها یەک شتت بیستوە یەک شت لە دڵیدا هەیە بەرامبرت ئەوە لەگەڵەویش یەکسەر دەری دەبڕی کەشفی دەکەی و برادایەتی و برایەتی لەگەڵ ئەویش نەما وای لێ دێ ئیشتیما و هاوکاری و برایەتی نامێنێ بەس کە سەبر بگری وا دەرنەبڕی وا مامەڵی لەگەڵ نەکەی احتیمالە چی بێ بەڵام لێرە بە کورتی ئەوەی کە بمانەوێ باسی بکەین فالمدارات مما يزرع المودة والألفة مدارات کردن لەگەڵ گونجانی خەڵک گونجان لەگەڵ خەڵک ئەوە چی چ شتێک دەڕوێنێت خۆشویستن و یەکڕیزی و برایەتی دروست دەکات ويجمع الآراء المشتتة والقلوب المتنافرة ڕایە لێک جیاکان و دڵە لێک دوورکەوتووەکان دێنێتەوە یەک بۆ چونکە ئەو کەسێک کە لە ناخی خۆیدا بەرامبەر تۆ ناحەزە و بە قسە قسەی بەرامبەر تۆ کردووە کاتێک کە تۆ دەیگەی پێی سلام عیکم ڕحمت الله سلامی لێ دەکەیت سیر دەکا باشە خۆ من تەوقعی ئەوم دەکرێستا ئەو هەر سەلامم لێ نەکا تەوقعم دەکرد هەر ئەسڵەن کە بەلام داڕۆی مۆڕم لێ بکە کەچی سەلامم لێ دەکا کەچی زۆر ئاساییە بەلایەوە ئەوە وای لێ دەکا کە بەخۆی دابچێتەوە ئولفەت و محەبەت و برایەتی دروست بێتەوە والمدارات ترجع إلى حسن اللقاء ولين الكلام تەماشاکەن مدارات دەگەڕێتەوە بۆچی چ شتێک بریتە لە مدارات یعنی گونجان لەگەڵ خەڵک دەگەڕێتەوە بۆ حسنە لقا کە بە یەکێک گەیشتی بە جوانی پێی بگە وەکو لە ئادابەکانی تردا باسمان کردو ئینسان وەجهێکی بەشوشی هەبێت موچاوێکی گەشی هەبێ ڕوویەکی شیرنی هەبێ ئەوە یەکەم وەلین کەلام کە قسەش لەگەڵ بەرامبەرەکەت دەکەی بە قسەیەکی نەرم قسەی لەگەڵ بکە وتەن تەجنبی ما یشعر ببغض ئەو غضب خۆت بپارێزە لە ئسلوبێک یا لە ڕفتارێک یا لە قسەیەک کە بەرامبەرەکەت توڕەکات و مشکی لەو فیتنە دروستکات ئەو استنکارین إلا في أحوال يكون الإشعار به خيرا من كتمانه یان ئینکاری لێمە کە ئللا لە مەوتنێک نەبێ کەوا پێویست کە ئینکاریکردنەکە خێرترە لەوەی کە تۆ بێدەنگ بیت یعنی چی ئایا مسلمان نابێت کە منکەری بینی یەکسەر ئینکاری بکە دەڵێن نەخێر واجب نیە یەکسەر بیکەیت دەبێت سەیری کەیت ئەگەر ئینکاری کردنت لە منکەڕەکە سەر بچێشێ بۆ مەعروف یا منکەڕەکە کەم بکاتەوە بیکە و واجبە لەسەرت ئەی کە هاتوو منکەری کەم نەکردەوە خراپەکەی کەم نەکردەوە شەڕی زیاد کرد چۆنە ئینکاری منکەر لێرەدا کێ پێم دەڵێ واجبیان مستحبە ها وەڵا حەرامە برا دینی ئیسلام بەوە هاتووە کە کەواتە فمن المداراة أن يجمعك بالرجل يضمر لك العداوة مجلس جۆرێک لە مدارات چییە لەگەڵ گونجان لەگەڵ خەڵک و پێکەوە ژیان ئەوەیە کە تۆ قەدەری خوا لە مەجلیسێک چوویتە ماڵێک تەماشا دەکەی کەسێک کەسێکی لێ ناحەزی تۆیە کەسێکی لێ مخالیفە باشە فتقابله بوجه طلق چۆن مقابلەی دەکەی چۆن لەگەڵی مامەڵە دەکەی بەد مچاوێکی گەشت کە ئەنەما هیچ نییە ئەوە عزەتی نەفسە یان نا عزەتی نەفسە ئەوە وهروها وتقضيه حق التحية وترفق به في الخطاب لە قسەکردنیش لەگەڵی نەرم بە چونکە ئەگەر ئەو کەسە تۆزێک حەیا و ئیمانی هەبێت سەیری ئەو مووقیفە جوانەی تۆی دەکا سەیری ئەو ئەخلاق و ڕەوشتە بەرزەی تۆ دەکا ئللا کاریگەری تێ دەکا ئینشاء الله تعالی مەگەر چونکە هەندێک کەس هەیە براکەم کە تۆ بە شێوازێک مامەڵەی لەگەڵ بکەی لەوانەیە دەمی بتەقێتەوە بەسەردا لە مەجلیسێکدا لە کۆڕێکدا چی قسەی ناشیرن هەیە بیکات چی سەفاهەت و جەهالەتە بەرامبەر بیکات بۆیە دەفەرمێ من بۆ ئەوەی شەڕەکەی لە خۆم لا بدەم سەلامی لێ دەکەم وأظهر البشرى للإنسان أبغضه وە ئەو کەسەی کە ڕقیشم لێیەتی من دموچاو گەشی نیشان دەدەم کە ئەنه قد حشا محباتی قلبی محباتی کە ئەنەما لە ناو دڵی مندا محەبەتی تێدایە ئەمەیان بریتی نییە لە مداهەنە دووشە تەن لێکی جیاکەینەوە مداهەنە یعنی چی یعنی ئەوەیە کە تۆ ڕووکەشی شتێک چەورکەیت و بریقە بداتەوە لە ناوەوەش کرمێ ببێ و بۆگەن بووبێت ڕووکە شتێک بێت باتنی شتێک بێت مداهەنە ئەوەیە کە تۆ لە پێناوی دنیا تەنازولکەی لە دین لە پێناوی دنیا تەنازولکەی لە چی لە دینەکەت ئەوە کەسێکی مداهینە لە شوێنێک لە مەجلیسێک دادەنیشێ کوفری تێدا دەکرێت شیرکی تێدا دەکرێت خرافە و بیدعی تێداکرێ ئەوش دانیشتۆ پێ دەکەنە لەگەڵ یان نا ئەوە مدارات نییە ئەوە پێکەوە ژیان نییە ئەوە مداهەنەیە ئەو مداهنەیە کە تۆ ئینکاری لە منکەڕ ناکەی کە پێویستیشە لەو کاتەدا بیکەیت یاخود لەوە زیاتر وای دەرببڕیت کە تۆ ڕازی لە واقعی ئەوان ئەو مداهنەیە وا دەری ببڕیت بۆیان کە ئەنەما تۆش لەگەڵ ئەوانیت و تۆش ڕازی بەو کارەی ئەوان دەیکەن ئەوە پەنا بەخوای گەورە سیفەتی ئەهلی نیفاقە نەک سیفەتی ئەهلی ئیمان بێ ئیمامی بخاری ڕحمەتی خوای گەورەی لێبێ ئەی عائیشە خراپترین کەس کە مەنزیلەی لای خوا خراپترین مەنزیلەتە ئەو کەسەیە کە خەڵکی خۆی لە شەڕی بپارێزێ ئەو کەسێک کە خەڵک وازی لێ دێنێ لە ترسی چی بۆی خۆی بپارێزێ لە شەڕەکەی و لە دەم شڕیەکەی و لە بێ ئەدەبیەکەی دی پێغمەری خواسەڵم چۆن مامەڵی لەگەڵ ئەو کەسە کرد بە مدارات کردیان نا مداراتی لەگەڵ کرد ینی گونجانێک لەگەڵی نەک کابرا بێتە لای پێغمەری خواسەڵم کوفر بکە شیرک بکە نیفاقکە مەسیەت و بێ ئەدەبی بکە ئەوەش چییە؟ بەهێزترین هۆکارە بۆ برایەتی دروستبوون لە ناو مسلماناندا بەڵام ئەی مدە هەنە چێ دەفەرمێ معاشرة الفاسق وإظهار الرضا بما هو فيه من غير إنكار عليه ئەوەیە مداهەنە تۆ لەگەڵ ئینسانی فاسک و خراپکار تێکەڵ بی هەڵسو کەوت و برادایەتیان لەگەڵ بکەیت دڵت پێی خۆش بێت و واش دەری بڕی کە تۆ وەکو ئەویت و هیچ فەرقتان نییە ئەو مداهەنەیە سیفەتی ئەهلی نیفاقە نەک سیفەتی ئەهلی ئیمان و ئەهلی تەقوا بێ مدارات لەوەدایە لەگەڵ خەڵکی نەفام چۆن مامەڵە بکەی حتا لەگەڵ خەڵکێک کە ناحەستە چۆن مامەڵە بکەی ئەو مامەڵە دەلالەتی عقل و دەلالەتی نیشانەی حکمەتە بۆیە خی پەرۆردگاریش بە موسا و هاڕوونی برای فەرموو ئیدهبا ئیلا فرعونە ئینه طغى بڕۆن بۆ لای فرعون فرعون چییە زێدەڕەوی کردووە و لە سنوور تەجاوازی کردووە ئەوە ئسلوبی چی پێ دەوترێ عرض ئسلوب العرض یعنی کە ئەنەما تۆ بهێنە پێشچوی خۆت کەسێک دوکاندار بێت کە مشتریەک دەچێت تۆ جلێکی جوانیشان دەی ڕات چییە بۆ ئەمە ئاوا نەک بیکڕە کە نەی کڕی زەرەر دەکەی نە ڕات چییە بۆ ئەمە ئەی ئەمەیانت پێ چۆنە ئاوا بە ئەدەبێکەوە هەل لەکە ئیلا ئەتە زەکە یانی ئاوا بڕۆنە لای ئەو کابرا تاغوتە کافرە بەم شێوازە چکە کابرا دەسەڵاتدارە مەلیکە پادشایە کە تو بزانێت تۆ لە منطلقێکەوە قسەی لەگەڵ دەکەی کە تۆ خۆت بە شت دەزانی لێت قبول ناکە جا بۆیە مەمون واعضێک هاتە لای خەلیفە مەمون واعضێک ئامۆژگاری کارێک هاتە لای مەمون دەستی کرد بە قسەی ڕق بەرامبەر مەمون هەروەکو چۆن هەندێک کەس مع الاسف کەسانی حەماسی وا تەسەور دەکەن وا لەو حەدیسەی پێغمبەری خوا گەیشتون عليه الصلاة والسلام أفضل الجهاد كلمة حق عند سلطان جائر بەرزترین جهاد قسەی حەقە وشەیەکی حەقە بیڵێت لای دەسەڵاتدارێکی زاڵم وا تێگەیشتوە کەلیمەی حەق ئەوەی تۆ بچیتە لای بڵێ ئەنتە مەلعون و ئەنتە کافر و ئەنتە فاسق و ئەنتە کەدا ئاوا پەنجە بخە ناو چاوی لی مەترسە بڵێ تۆ کافری مەلعونی بابە وەڵا پێغمبەر صلی الله علیه و سلم وای نەفەرمووە کەلیمەی حەق ئەوەیە پێ بڵێ ئەم مەوزوع ئاوایە ئەوە بۆ وڵاتەکەت زەرەرە بۆ قیامەتی خۆت زەرەرە بۆ دنیای خۆت زەرەرە میلەتەکەت هەموو بە زەرەردا دەچێ عیبرەت وەربگرە پند وەربگرە لە کەسانێک کە لە پێش خۆت بوون بە نەرمی قسەی لەگەڵ بکە نەکەن لەوە دەست پێ بکەیت کە تۆ کەسێکی کافری کەسێکی داڵی کەسێکی بۆ جەهنم دەڕۆی بەسەرتەوە ناچێ کاکەمە کەی پێغمبەر صلی الله علیه و سلم وای فەرموو ئەوە بزانە، خوای گەورە موسا و هاڕوونی نارد بۆ لای فیرعەون، فەرمووی چۆن قسەی لەگەڵ بکەن. بۆیە کاتێک واعظێک، ئامۆژگاریکارێک دەچێتە لای مەئمون، بەم ئسلوبە حەماسیە توندڕەوێتیە دەست دەکا بە قسەکردن بە مەئمون. ئەویش پێ دەڵێ لەسەر خۆت بە. نە من لە فیرعەون خراپترم، نە تۆش لە موسا و هاڕوون باشتری. خوای گەورە ئەو پیاوە بەڕێزەی نارد بۆ لای ئەو کافرە مەلعونە، پێی فەرموو بە نەرمی قسەی لەگەڵ بکە. ئێ چ جا چ خوازە تۆ هاتوویتە لای من ئاوا دابەزیویتە سەرم ئەوە چیە وای فێر کردووی کەی دین ئەوەت فێر دەکات کەواتە براکانم فێربین مدارات لە ئەسلوبی قسەکردن بە هیچ شێوەیەک تەنازول نییە بە هیچ شێوەیەک نیفاق و مداهەنە نییە بەڵکو حکمەتە لە قسەکردن و لە چۆنیەتی دوان لەگەڵ خەڵکدا کەواتە پێویستمان بەچی هەیە براکانم ئەمڕۆ پێویستمان بە مدارات هەیە یانی ئەگەر کەسێک بێ بە جوانی و بە ئەدەبەوە پرسیارکە بێگومان وەڵامێکی جوانی دەدرێتەوە کەواتە فێر دەبێت ومدارات الناس نصف العقل يعني چی مدارات الناس نصف العقل يعني لەگەڵ خەڵک گونجان نیوەی عقلە کەواتە کەسێک مداراتی نەبێ نیوەی عقلی ڕۆیشتووە کە تو هەر بە توندی و بە توڕی و بە پەلەی و بە هەڵەشەی مامەڵە لەگەڵ خەڵکەکەی ئەوە نیشانەی نقصانی عقلە براکەم بەڵام مع الاسف کەسانێک هەیە وا حاڵی بووە کە تۆ گەیشتیتە هەر کەسێک کە سە تا سەد موافقی تۆ نەبوو دەبێت تووڕەبی لی دەبێت مۆڕی لێ بکەیت دەبێت قسەی پێ بڵێ دەبێت لەو مەجلیسە تەواو دانەنیشی یەکجار بەم مۆزوعەکان بەو شێوازە نیە براکانم پێویستمان بە مدارات هەیە پێویستت بە حکمت هەیە چکە تۆ لە مجتمعێکدا دەژی ئەنواع و ئەشکاڵی تێدایە ئەو دنیاە بۆ من تۆ صافی نەبووە وابزانی تەواو هەموو دنیا بریتە لە خەڵکانی مزگەوتەکەی خۆت چۆن مامەڵە لەگەڵ ئەهلی مزگەوتی خۆت دەکەی لەگەڵ هەموو دنیا بیکەیت وانیە براکەم بۆ ئەوەی خێر زیاد بێ و شەڕ کەم بێت بۆ ئەوەی داوای ئەهلی سنە بڵاو بێتەوە پێویستت بە سیاستی مدارات هەیە کە سیاستێکی حەکیمە و ئیمامی بخاری لە صحیحەکەیدا بابێکی لەسەردانا و باب المداراتی مع الناس و حەدیثەکەی پێغمبەریشمان عليه الصلاة والسلام بۆ باس کراوە کە لە صحیحدا هاتووە